الحمد لله رب العالمين ولي المؤمنين وقاصم الجبارين وناصر المستضعفين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله الطيبين الطاهرين ومن يتبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أوصيكم أيها الناس ونفسي قبلكم بتقوى الله قال جل وعلا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم أوصيكم بتقوى الله والسمع والطاعة وإن أمر عليكم عبد حبشي فیتنەیەکی زۆر کە یەک پارچە ژیان بۆتە قەیران قەیرانی دارایی و قەیرانی سیاسی و قەیرانی چی و چی و هەتا دوایی ئەمەیش بەڕاستی جۆرێکە لە فیتنە و ئاژاوەی ئاخیر زەمان بە جۆرێک ئاژاوەکان زۆر بووە لەسەر ئاستی ناوخۆ و دەرەوەیش لەسەر ئاستی ناوخۆ کۆمەڵێک لە مسلمانان خەڵکانێک کە برای من و تۆن و مسلمانن لە بەرژی دیندا و بە ناوی دینەوە کارێک دەکەن کە خدا و پێغەمبەر پێی ڕازی نییە دەبینی بەناوی دینەوە و لەبەرژی دیندا بەرامبەر موسڵمانان زۆر ئازان زمانیان زۆر درێژە لەسەر شتانێک کە ئەسڵ نییە ئەو شتە لە دیندا لەسەر شتانێک کە سنەتیش نییە بەڵام ئەوان دەچن واجبێکی پێ تێک دەدەن و کە برایەتی ئیمانداران کە برایەتی مسلمانان واجبە ئەمە بۆ خۆی جۆرێکە لە ئاژاوە و فیتنە، چونکە پێچەوانەی ئایەتی خوایە کە دەفەرموێ، کاتێ وەسفی هاوەڵانی پێغەمبەر دەکا صلی اللە علیە وسلم دەفەرموێ، اشداء علی الکفار رحماء بینهم، سیفەتی هاوەڵانی پێغەمبەر ئەوا بووە کە بەرامبەر بێ بڕوایان توند بوون، بەڵام بەرامبەر موسڵمانان زۆر بە ڕەحم و بە سۆز و بەزەیی بوون. بەرامبەر بڕواداران زۆر عەزیزە، موسڵمان دەبێت بەرامبەر بێباوەڕان عەزیز بێت و توندوتۆڵ بێت و ساحێبی مەوقیف بێت، بەڵام بەداخەوە ئەوانە بەرامبەر موسڵمانان خۆیان توند دەکەن و بە جۆرێ لە جۆرەکان ڕێزیان ناگرن، بەڵام بەرامبەر بێباوەڕان و ستەمکاران زەلیلن، زۆر بەداخەوە ئەمە هەمووی نەتیجەی ئەوەیە کەوا فیتنەی ئاخیر زەمانە و پێغەمبەر صلی اللە علیه وسلم ئاماژەی پێداوە فإنه من یعیش منکم هەر کەسێک لە ئێوە کە بژیا و بەردەوام بێت چی دەبینێ فسيرى اختلافا كثيرا اختلافێکی زۆر دووبەرەکیەکی زۆر دەبینێ و ناکۆکی دەبینێ بۆیە خەڵکێک هەیە دەڵێ سەرمان لێ شێواوە و نازانین چی بکەین و بە کێ بڕوا بکەین و ڕوو لە کام قیبلە بکەین برای مسلمان سەرت لێ نەشێوێ هەر پێغمبەر صلی الله علیه وسلم بە قوربانی بم کە ئاماژەی کردووە بەم ناکۆکی و دووبەرەکیە علاجەکەیشی بۆ داناوین فەرموویەتی فعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين فەرموویەتی پێویستە لەو کاتەدا زیاتر دەست بە سونەتەکانی منەوە بگرن و و سونەتەکانی خولەفای ڕاشیدین جوان بەدانەکانی پێشەوە گازیان لێ بگرن تند بیانگرن ئەو سونەتانە لەو سەردەمەدا مەڵێ من عادی فلان کەسم و من عادی فلان ڕێبازەم و من عادی فلان جەماعەتەم و مسلمانان ئێمە برایەتیەکەمان بە قورآن و سنە دروست دەبێ بۆیە خۆشەویستمان ئاوا ڕێگە چارەی بۆ داناوین چونکە ئەو ئاژاوەیە ئاژاوەی ئاخیر زەمانە و پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی ان بین یدی الساعە الهرج فەرموویەتی لە پێش قیامەتە هەرج قتل و کوشتار زۆر دەبێ حتى يقتل الرجل جاره ويقتل أخاه وأباه هەتا کوشتن ئەوەندە زۆر دەبێ جیرانەکەی خۆی دەکوژێ، براکەی خۆی دەکوژێ، بینیومانە کەوا برا و کەس و کارێک ئەو لەو حیزبەی بووە ئەو لەو حیزبەی بووە یەکتریان کوشتووە، یان لەسەر ماددە و پارە و دنیا یان لەسەر شتانێکی بچووک خەڵک دەکوژرێ، خەڵک لەناو دەبرێ، سیلاحی وڵاتان لەلای ئێمەدا تاقی دەکرێتەوە، ئەمە هەمووی بەڕاستی ئاژاوەیەکە و پێغەمبەر صلی اللە علیە وسلم ئاماژەی پێداوە، ئەوەی لێرەدا مەبەستمانە موسڵمانە لەناو خۆیاندا ئاژاوە وە نەبێ کافر بێ بتکوژێ موسڵمان لەناو خۆیدا ئاژاوەی هەیە و یەکتر دەکوژێ کە ئەمە بەڕاستی نیشانەی ئاخیر زەمانە و خەتەرەکە لەوەی دایە چونکە هەر کەسێ نوێش بکا برای تۆیە هەر کەسێ بڵێ لا ئیلهە ئیلا الله برای تۆیە جایان برایەکی چاکە یان برایەکی خراپە یان برایەکی تێگەیشتووە یان لێی حاڵی نەبووە هەرچۆنێک بێ دەبێ تۆی مسوڵمان مامەڵەی برایانەی لەگەڵ بکەی نەک بە گورگان خواردوی بدەی بیتەی دەردەستی دوژمنانەوە ئەگەر کەسێک خەریک بکوێتە چاڵەکەوە نابێ پاڵێکی پێوەنێی بەڵکو دەبێ بیگری و نێڵی بکەوێتە ناو چاڵەکەوە چونکە ئەوەی وتی لا ئیلاه الا الله ئەوانە هەمویان برای ئێمەن و بەداخەوە لەناو خۆشماندا ئەو فیتنە و ئاژاوە هەیە بۆیە ئەوەتا دەبینی ئوسامەی کوڕی زەید خۆدا لێ ڕازی بێ لە کاتێکدا لە یەکێ لە شەڕەکان گەڕایەوە باسی سەرکەوتنی کرد بۆ پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمی قوربان کاتێک کە بێ باوەڕان هەڵاتن یەکێک خۆی حەشار دابوو وەلێیان بەجێ مابوو ئێمەش لەگەڵ هاوڵێک پەلامارماندا و شمشێرمان لێ هەڵکێشاکەوە بیکوژین بەڵام ئەو ڕزگاری نەدەبوو بۆیە یەکسەر وتی لا ئیلاهە ئیلا الله هاوڕێیەکەم یەکسەر ئینسیحابی کرد و ئەو نەیکوشت بەڵام من لە ملم دا و کوشتم لەبەر ئەوەی لە ترسان وتی لا اله الا الله پێغەمبەر صلی الله عليه وسلم زۆری پێ ناخۆش بوو سێ جار لێی دووبارە کردەوە وتی وتی لا اله الا الله کوشتت وتی لا اله الا الله کوشتت وتی لا اله الا الله و کوشتت وتی قوربان آخر لە ترسان وای گوت فەرمووی هەل شەقەقتە قەلبەه ئایا دڵت شەق کرد بزانی لە ترسانە یان لەو کاتە خوا هیدایەتی داوە بە ڕاستیەتی ئەها لا اله الا الله چەند گەورەیە ئەها ئەو هەموو خەڵکە دڵێ لا اله الا الله بەڵام خەڵکانێک هەیە لە ژێر ناوی دین، لە بەرگی دیندا، لە ناو خۆیشماندا دژایەتی موسوڵمانان دەکا و بوون بە عابیدی، ئەوانە بوون بە زاهیدی دونیا پەرست و عابیدی خوانەناس و عالمی بێ عەمەل. پەنا بە خوا، کە دەبێ زاهید دونیا پەرست نەبێ و دونیا بە کەم بگرێ، کە دەبێ عابید خواناس بێ بەڵام ئەو خوانەناسە، کە دەبێ عالم عەمەل بە عیلمەکەی بکا و عەمەلی پێ ناکا. بۆیە بەڕێزەکانم هەرچی وتی لا اله الا الله برای ئێمەیە دەبێ ئێمە مامەڵەیەکی برانەی لەگەڵدا بکەین پێوەس حەسەن زۆری پێ ناخۆش بوو کە ئوسامە ئەوەی کرد و فەرمووی بەڕاستی شەشی خراپت کرد ئوسامە کە ئەوتی لا اله الا الله و تۆ کوشتت بۆیە بەڕێزەکانم ئەوە تا لە گەورەی ئیسلامە کە هەڵەکانی خۆیشی لە مێژوودا بۆ تۆمار کردوین بۆ ئەوەی من و تۆ لە ئاخر زەماندا ئەو هەڵانە دووبارە نەکەینەوە پند و عیبرەتیان لێوەربگرین ئەوە لە گەورەی ئیسلامە ئەی ئیمانداران ئەوەتا خالید ئەو شێری خوایە لە یەکێ لە شەڕەکاندا کەوا بیستی کەوا بیستی بێباوەڕان دیلەکانی مسلمانانیان سربڕیوە و کوشتویان و لە ناویان بردوون حەماسەتی جوڵا زۆر تووڕە بوو وتی دەبێ منیش ئەمجار دیلی ئەوان بسەر ببڕم دیلێکیان دەستکەوت و سەریان بڕی کاتێ هاتنەوە و ئەویان بۆ پێغەمبەری خوا گێڕایەوە صلی اللە علیه وسلم زۆری پێ ناخۆش بوو فەرمووی اللهم انی ابرئ مما صنع خالد وتی خوایە من بەریم لەوەی خالد کردویەتی خالد دیلی سەر بڕیوە دیل چۆن دەبێ بکوژرێ دیل هەتا ئەگەر لەسەر تەلەفزۆنەکانیش مقابلە دەکەن قسەی دیل اعتباری نییە دیل نابێ بکوژرێ مەگەر چەند کەسانێکی تایبەت کەوا سەرانی کوفر بن ئەینا دیل دەبێت دیل ئاڵوگۆڕی پێ بکرێ گیانی ئەوانەی پێڕزگار بکرێ کە لە بەرامبەرەکە تا دیل کراوە بۆیە پێغمە ساسەلم بەری بوو لەوە وتی خوایە من بەریم لەوەی خالید کردویەتی ئای ئەگەر ئێستا پێغەمبەری خۆشەویستمان بمایە دەبوو چەند بەری بوایە لەو خەڵکانێک کە بە ناوی دینەوەشت دەکەن لەناو خۆشماندا و لە دەرەوەیشە پێغەمبەری خۆشەویستمان ئەگەر لە ناوماندا بواە چەندە بەری دەبوو لە مسلمانی دز و درۆزن و تاڵانچی و پیاکوش ئیسلام ڕەحمەتە ئیسلام بەڕاستی ڕەحمەتە چونکە ئەم دینا ئاشتی و پێکەوە ژیانە دژی تیرۆر و تۆقانە. تیرۆر لە ئیسلام دوورە. وریا بن بەڕێزەکانم، تێکەڵی نەکەن چەواشەکارییە، ئیسلام لە تیرۆر بەرییە. بۆیە خەڵکانێک دەبینی ئەوەتە ئەمە مێژووی ئیسلامە کە پێغەمبەر گیان بەقوربانی بم ئاوا بەو شێوەیە پێی ناخۆش بووە خوێن بڕژێ تەنانەت لە شەڕیشدا کە حاڵەتێکی نائاساییە لە شەڕدا کە لە شەڕدا کوشتن و بڕینە بەڵام هەر ئەو فەرموویەتی مناڵ نەکوژن ژن نەکوژن پیرە پیاو نەکوژن ئاوا بەو شێوەیە بەڵام ئێستا لەوانەیە تۆی بیسەر و بینەر بڵێ ئەی باش ئەم هەموو غەزەوات و جیهادە چێ لە ئیسلامدا هەبووە ئەوە تەنها بۆ ئەوە بووە بەڕێزەکانم کە کۆسپ و لەمپەرەکانی سەر ڕێگەی خۆیان لابرن ئەوان چون دین بڵاوکەنەوە خەڵکێک هاتووە پێشی پێگرتون لیان قبول نەکردووە بەڵام کاتێک شوێنێکیان ڕزگار کردووە نەچوونە سەر ماڵی کەس نەچوونە سەر دێڕ و کلیسا و معبەدەکانی دیانەکانی کە دینەکانی کە بەخۆیان ئازاد بوون گرنگەوەی دەبێت ئیسلام بە ئازادی بڵاو بکرێتەوە ئەیناوە ئیلا هەموو ئەو جی ئەو جیهاد و ئەو غەزەواتانی کە بیستوتانە هەمووی تەنها بۆ لابردنی کۆسپی سەر ڕێ بووە بۆ ئەوە نەبووە خەڵک بکوژرێت چونکە ئیسلام زۆر دژی خوێن ڕشتنە ئللا بە حەقی خۆی نەبێ بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئیسلام لە ئاشتیدا گەشە دەکا ئیسلام لە ئاشتیدا گەشە دەکا هەر بۆیە کە لە ئەوروپا ئیسلام زۆر بڵاو بۆتەوە ئەوانش شیکڵدانیان بچووکە تەحملی ناکەن و سیناریۆ دروست دەکەن هەر بۆیە دەبینی لە وڵاتیش وەک فەڕەنسا 6 ملیۆن مسلمان ڕەگەزنامەی فەڕەنسی لەوێ مسوڵمان بووە ئەویش تەحەمول ناکا خۆ جێشی ئیسلام نەگەشتە نیوەی دنیاش ئەی بەچی ئەو ئیسلامە فراوان بوو بە ڕەوشتە جوانەکان بەو عیلم و معریفەتەی کە لە ئیسلامدا هەیە کە ئیسلام ڕەحمەتی پێ بۆ هەموو مرۆڤایەتی خۆ هەری عەرەب نییە خەڵکانێکی نەزان دەڵن وەڵاهی عەرەبە سەیری قورئان کەن لە ئەوەل ئاەتی قورئان دەفەرمێ الحمد لله رب العالمین خدای پەروەردگاری هەموو عالم لە ئاخیر ئایەت و لە ئاخیر سورەتیشدا دەفەرمێ مەلیکی الناس ئیلاهی الناس لە ئەوەلیە هەر خودای هەموو عالەمینە لە ئاخیری قورئانیشدا هەر خودای هەموو خەڵک و ناسە کە کوتر هەموو عالەم هەموو ناس بەبێ جیاوازی هەموو دەنگ و ڕەنگ و قەومەکان دەگرێتەوە بۆیە قورئان ئاوەتا ڕەحمەتە و ئەو ڕەحمەتەیە کە وای کرد ئەم ئیسلامە گەیشتە هەموو دنیا و تەنانەت لە سەردەمی جۆرج بۆشە لە ناو کۆشکی سپیە دەنگی ئەڵا وەک بەڕ بەرز بەوە و ئێوارەیەکیان مسلمانانی لە ڕەمەزاندا داوەت کرد و ئێوارە خوانێک و بەربانگەکی بۆ حازر کردن و لە ناو کۆشکی سپیە نانیان خوارد و نوێژیان کرد ئەمە ڕەحمەتی ئیسلامە کە دەبێت لە هەموو شوێنەکە ئەم ئیسلامە هەبێت بە ڕەوشتە جوانەکانی گەیشتە هەموو شوێنێک بۆیە ئێستا خەڵکانێک کە دەبینی بەناوی تیرۆرەوە دانەوەی ئیسلام ناشیرن کەن یان بۆ خۆیان شانۆگەری دروست دەکەن و بۆ ئەوەی کەوا ئاژاوە دروستکەن و مسلمانان لە جیهاندا پێ ناڕەحەتکەن بە تایبەتی ئەوەزعانی کە لە فەڕەنسا ڕوویدا بزانن ئیمانداران کە تیرۆر بە ناو و ناوەرۆکەوە بە ئایدیا و جوگرافیاوە هیچ پەیوەندی بە ئیسلام و مسلمانانەوە نییە تیرۆر لە ساڵی 1993 لە فەڕەنسا پەیدا بووە کە لە سەردەمی ڕۆبسپێرە لە یەک ساڵدا سی و پێنج هەزار کەسی کوشت بە مەکینەیەک سەری دەبڕین کە ئەو ساڵەیان ناو نا ساڵی وەحشەت و دەورانی وەحشەت و ساڵی تیرۆر و تیرۆریزم و ئەوە لەوێوە هاتووە خۆ تیرۆر لە کەلیمەی تیرۆر کەلیمەکەیش عەرەبی نییە کەلیمەکەیش ناوەرۆکەشی هەر پەیوەندی بە ئیسلامەوە نییە بۆیە دەبێ ئێمە بزانن و تێکەڵی نەکەین و ئەوەش بزانین ئیمانداران کە ئەو شانە ناکرێت تۆ تطببیقی کەی بەسەر مسلماناندا چونکە هەر وشەیە کە بتەوێت تەرجەمەی کەی بزانە ئەو وشەیە معناکەی و بزانە لە کوێە سەرچاوەکەی لە کوێیە و لە چ قۆناغێکدا بووە مێژووەکەی حاڵەکەی دەبێ هەمووی نەک هەرچی هەر لە خڕاز بووە بڵێ ئەوە تیرۆریستە فلانکە زوایە واچوو خۆوە کاڵایەک نێ بە باڵای هەموو کەسدا بێ بۆیە بزانن کە تیرۆر هیچ پەیوەندی بە ئیسلام و مسلمانانەوە نیە و دایانێ بەو ناوە چونکە بۆ خۆیان تیرۆریستن چونکە بزانن ئیمانداران تیرۆر لەلایەن خەڵکی بێ باوەڕەوە لەلایەن بێ دینانەوە سەرچاوەی گرتووە، ئەوانیش کە ئەویان کردووە بێ دین و بێ باوەڕ بوون، ئەمە وەکو بەڵگەیەکی عەسری لە بەڵگەی کۆنیشدا، ئەگەر سەرنج بدەین پێغەمبەر صلی اللە علیە وسلم چەند جار هەوڵی تیرۆر کردنی دراوە، هەر یەکەم دانیشتن لە دار الندوە بڕیاریان دا کە لە هەموو عەشیرەتێک کوڕێک و و بچن ئەو محمدە تیرۆر کەن کە بە زمانی ئەوان کە وایان دەگووت، وە هەروەها لە دوای جەنگی بەدریش بە هەمان شێوە مەگەر ئەمانە هەمووی تیرۆر نیە؟ ئەی هاوەڵانی پێغەمبەر بە قوربانیان بم زۆربەیان تیرۆر نەکراون؟ پێشەوا عومەر خوا لێی ڕازی بێ، پێشەوا عوسمان لەسەر قورئان خوێندنە، پێشەوا عەلی، هەموو هاوەڵەکان مەگەر ئەمانە تیرۆر نەکراون؟ بۆیە بەڕاستی تیرۆر لەلایەن بێ باوەڕانەوەیە ئێستاش کەسێک بیەوێ سیناریۆ دروستکا و موسڵمانان تۆمەتبارکە بە تیرۆر و کوشتن و بڕین وەکو سعدی شیرازی دەڵێ کەسێ بیەوێ هونەر بنوێنێ بە بەردێ کاسەی ئاڵتون بشکێنێ کابرایەک چوو بەردێکی هێناو کاسەی ئاڵتونی شکان دوایی چوو لە بازار گەڕا وتی، ئەم بەردە قیمەتی چەنە؟ کاڵت کاسەی ئاڵتونم پێشکاندوە، بەڵام هیچ قیمەتی زیادی نەکرد و وتیان بەرد هەر بەردە و هیچ قیمەتی نییە و پارەی پێنادەین، بەڵام کاسە ئاڵتونەکە هەرچەندە شکابووش بەس قیمەتی دانەبەزی چونکە عەیارە بیست و چوار بوو، ئەو پێغەمبەر گیانەش ئەوە کاسە ئاڵتونەکەیە هەرچەندی کاری کاتێر دروستکەن ئەو بێدینانە نرخی دانابەزێ هەر گەورەیە و و هەر کەسیەکیش کاری کاتێر دروستکە هەر ئیعلامێک هەر کەناڵێک بڵاوی کاتەوە هەر کەسێک پێی خۆش بێ ئەوە لە دین دەرچووە ئەوە بەشدارە چونکە بەڕاستی بنیادی ئەوروپا لەسەر مادە دانراوە لە مادەیشدا هیچ شتێک مقدەس نییە بەڵام بنیادی ئێمەی مسلمان لەسەر ڕۆحی و غەیبی دانراوە ئێمە موقەدەساتمان هەیە اللە و محمد موقەدەسن لای ئێمە خەتی سورن هەر کەسێک بێ ئەدەبی بکا بەرامبەریان دژمنی هەموو ئێمەیە دژمنی مسلمانانە هەر کەناڵێک هەر ئیعلامێک هەر بەناو ڕۆژنامە نووسێک هەر بەنا چونکە کەس بۆی نییە بە ناوی ئازادی رادەر بڕینەوە مقدسە تاک مقدساتی ئێمەی مسلمان پێشێلکە ئەی مافی مرۆڤ ئەی تۆ ناڵێی ئازادی ڕادەربڕین ئەی ناڵێی مافی مرۆڤ ئەی ناڵێن دینەکان هەمووی ئازادن ئەی بۆچی درۆیە دەکەن و مسوڵمانان تۆمەتبار دەکەن ئەوە تا لە مێژووی کۆن و نوێماندا هەر ئێوە تیرۆرسن و مسوڵمان دینەکەی ڕەحمەتە بەڵێ بەڕێزەکانم ئەو ئیسلامەی کە خوا دەیەوێ بە ڕەخنەی نەیارانی نانەوێ چونکە ئیسلام لە ئاشتیدا گەشە دەکات ئەوانیش نانێ ئەو ئاشتیە بەردەوام بێ کاکە هەر بە دیموکراسەکەی خۆتان لێمانگەڕێن تا خۆ ئیسلام چەند گەورە دەبێ و چەند گەورە دەبێ و گەشە دەکات بەڵام ئەوان بەوەش قبولیان نییە بۆیە بەڕێزەکانم هەر ئەوەندە بەسە کە بڵێین تەنها بابزانم پێناسەی مسلمان چییە المسلم من سلم المسلمون من لسانه ويده هەموو لە بەریانە مسلمان ئەوەیە کەوا مسلمانانی تر خەڵی لە دەست زمانی سەلامت بێت ئیتر ئەوەندە بەسە کە بەس پێناسەکە مامزانن کە ئێمە سەلامەتیمان دەوێ ئەم دینە ڕەحمەتە ئەم دینە دژی تیرۆر و تۆقانە ئیسلام ئاینی پێکەوە ژیانە ئاشتی و پێکەوە ژیانە دژی تیرۆر و تۆقانە ئیتر ئەو خەڵکانە کە ئەوە دەکەن بەڕاستی با لەخوا بترسن کە مسلمانن ئەگەر نا خەڵکانی کەش با پابند بن بە ئایدیاکانی خۆیانەوە چونکە ئەم قورآانە فەرمانی خوایە و دەبێ بە هەموو دنیا بگات ئیسلامە خوا ڕسوای کەی یاڕەبی خوایە ڕوومان بێ لە ژێر ئاڵای محەممەدا و خوایە ڕوومان بێ سەر بەرزکەینەوە خوایە مان خەیتە بەر شفاعتی پێغەمبەر صلی الله عليه وسلم یا ڕەبی خوا لەم فیتنێ آخر زەمانەدا ئیمانەکەمان سەلامت کەی خوا ئیمانەکەمان لە دەست نەدەین خوا ئیمانمان سەلامت کەی خوایە خەڵک و خاکمان سەلامت کەی خوایە لە دایک و باوکمان خۆشببی یا ڕەبی خوایە دەروی خێرمان لێ بکەیەوە خوایە ئەوەی نەخۆشیە شیفای بۆ بنێری ئەوەی کێشەی هەیە لە ماڵەکانیا بێ بەدەم کێشەکانیانەوە یا رب العالمین ادعوا الله وانتم موقنون بالاجابە آمین